نەهاتۆتە دەرەوە زانایان دوو شێواز باز دەکەن دەڵێن ئەگەر شەوی بیست و یەک یعنی ئەمڕۆ با بڵین بیستی ڕەمەزانە کەواتە لە ئێوارەوە شەوەکە دەبێتە شەوی چەندی ڕەمەزان بیست و یەک دەڵێن سنە دوایە تۆ لەگەڵ بانجی مەغریب لە مزگەوت بیت بۆی شەوی بیست و یەکیش لە چی دابی لە اعتکاف دابی بۆت بە اعتکاف حساب بێ باشە تۆ لەگەڵ مەغریبی چی شەوی بدایەتی شەوی 21 چویتە اعتکافەوە لەو سەرەوەکەی وەرە دەرەوە لەگەڵ بانجی مەغریبی شەوی جێژن اعتکافەکە تەوا بوو دەشە و دەڕۆژ تۆ لە اعتکافدا بووی دەشە و دەڕۆژ ئەی ئەگەر بێت و تۆ ئێوارەی 21 نەچیتە اعتکافەوە بەیانی بیست و یەک بچیت بچیتە ئەتکاف دەڵێن کەی دەبێ بیتە دەرەوە لەگەڵ بانجی بەیانی ڕۆژی جێژن بانجی بەیانی ڕۆژ جێژن ئەو کاتە تۆ چیت تەواو کرد دەشەو دە ڕۆژ تەوا کرد بەڵام لەو حاڵەتەدا تۆ شەوێکی مبارەکی بیستویەکی ڕەمەزانت لەدەست و چو شەوێکی شەوال چیت کرد ئەتکافت کرد چکە شەوی جێژن شەوال لای ڕەمەزانە شەوالە بۆیە باشترین شت براکانم ئەی ئەم حەدیثی عیشە چی لێ بکەین کە كان إذا صلى الفجر دخل معتكفا دەڵێن خۆم باز لەوە ناکە کە ئیعتیکافەکەی لەو کاتە دەست پێ کرد بێ باز لەوە دەکا کە پێمەری خوارد ساسم دوای نوێشتی دەکرد دەچۆ ئەتکافەکەی خۆیەوە لەگەڵ خەڵک نەدەمایەوە خەریکی قسەکردن بێت باسی ئیبتیدای ئەتکافی نەکردووە بۆیە ئەفضلترەوەی براکانم هەر کەسێکە نیەتی ئەتکاف بێنێت جا بۆ هەر شەو و ڕۆژێک بێ لە بانجی مەغریبەوە لە مزگەوت بێت و تا سبەی بانجی مەغریب ئەوە شەو ڕۆژێکە لە ئاعتکافدایە جا شەو ڕۆژێک بێت دوو شەو دوو ڕۆژ بێ سێ شەو سێ ڕۆژ بێ یا زیاتر بێت هەر دە شەو دە ڕۆژەکە یا بیست شەو بیست ڕۆژ ئەوە بەرەکەتە ئینشاء الله تعالی ئەوان دەفەرمێ ئەم پیتانە چیە لە دوای هەندێک لە خاڵەکان هاتووە میم و نون و دال و قاف میم یعنی ئەم حەدیثە مسلم ڕواتی کردووە نون نەسائی دال ئەبوو داود قافیش ئیبن ماجە ئەمە بریتە لە ڕەمزە بۆ مخرجی حەدیثەکان ینی ئەم قسەیە حەدیثێکە و لەو کتابە حەدیثیانەدا هاتووە چ بەڵگەیەکێ لەسەر ئیزار کورتی ئیبن ماجە خوێندومەتەوە والله عالم بەس کە لێرە جیم هاتبێ کەواتە ئەویان ئیبن ماجەیە بارەکە الله فیک پێغمبەری خوا عليه سڵ سلام فەرمووی چی ئیزڕەت المؤمنی ئیلا ئەنسافی ساقی ئیزاری مسلمان تا کوێیە ئەنسافی ساقیهی ساق لە کوێوە تا کوێە لە ئەژنەوە تا کوێ تا پێت نصفەکەی ئیزاری مسلمان تا ئەوەیە باش خۆ واللهی لەوە کورتتر بێت ئەوە تۆ غلوت کردووە تەنەتوعت هەیە بە تایبەتی ئەوانەی کە دەشداشە لەبەر دەکەن بینیومە هەندێک کەس هەر تۆزیێ لە خوارد چۆچیەوەیەتی یا هەیە تا چۆچی ئەمە چییە برا ئەمە مخالفەی سنەتە ئەمە تەنەتوع زێدەڕەویە باشە ئەی چۆنە ئێستا ئێمەی گەنجی ئەهلی سنە ژێر گوێزینگتەوە نەچێتە ژێر ئەوە ژێر ئەوە باشە ئەمە بریتە لە چی ئیزاری مسلمان باشە ئایا من کە لە مشتمەیەکدا بژیم یعنی ئەو دیاردەیە زۆر غەریب بێت اقتصار لەسەر چی بکەم لەسەر حەدی واجب یان بڵم نەوەڵا لە نصفی ساقین دایدەنێم بۆچی پێغمبەری خوا نەیکرد عليه سلاات وسلم بۆ نەیکرد خۆ کارێکی باش بوو پێ خۆش بوو بیکە خەڵک غەڵت حاڵی دەبێت فیتنە دروست دەبێت نەیکرد هەندێک گەنج وا دەزانێت ئەوە کاکە حساب بۆ کەس ناکەێ نێمە برام چی حساب بۆ کەس ناکەی خۆ ملاکەمە و مساڕعانیە تا حساب بکەیت و حساب نەکەیت تۆ دیاردەیەک پیشان دەدەیت کە خەڵک دەڕەتێنیت بۆچی چۆن یعنی خوا واجبی کردو من دەبێ ئارێ تاوەکو ناوەڕاستی قاچم بێ وەکو ئاوە بم وەکو ئەوە لە بەرکەم وڵا قەت نایکەم قەت بۆم ناکرێت کاتە تۆ دەبیتە فیتنە براک دەبیتە فیتنە بەس هەندێک گەنج مەعل ئەسف تێناگە وا دەزانێەوە زۆر غەیورە لەسەر سنت وا دەزانێت زۆر حەریسە برا بەڕێزەکەم تۆ لە پێغمەری خۆ حەریستر نی هەندێشتی واز لێ دەناوەکو لە بخاری داهاتوە بۆچی مەخافەتە ئەن یەقسوڕە فەهم و بەعڵی الناس چونکە خەڵک تێ نەدەگەی هەندێک سونەتی واز لێ دێنا تۆش مەجالت هەیە کە مەجال نەبێ بڵین واجبە ئستا دروست نییە لە کەعبین بێتە خوارەوە بەخوا نایهین لە خوارەوە ئینشاءڵا گەر هەموو دنیا نازانم چی بکات بۆچکۆ واجبە ئەمە ئەوەی تر لەوە زیاتر کورتری کەمەوە ئەخرمەجالم هەیە بۆ وا بکەم بۆ بە دەستی خۆم غوربەتێک بۆ سەر خۆم بێنم کە مەجاریشم هەیە وانە بێت بۆ وانەکەم ئەو سنەتە لای خەڵک شیرن کەم نەک لای خەڵک هەر تەواو خەڵک بێزار بێت و پترسێ و پتۆقێ لە قەزیەکە وانە براکانم بۆ یە گەنجان بە بیر بکەنەوە بەس گەنجی وایە لەوانێ بەغڵەتەوە بەخوا مامۆستا لەوەی دینەکەی شل بوو بێتەوە براجیانەوە ئەو حکمەتی پێغمبەری خوا لەسەری بۆ عليه سلااو سلام ئەو حیکمەتەیە پێغەمەری خوا لەسەری بۆ عليه سڵات سلام و ئەو جۆرە بیرکردنەوەیە بە لەونێک لە لەونەکان شەبیها لە بیرکردنەوەی خەوارج خەوارج ئەوەی کە بزانەوە ئاەتە یا حەدیسە دەڵێ من دەیکەم گوێی لێ نیە مەعالی ئەمڕەکەی عاقیبەتەکەی مەفسەدە چی دەبێت چی نابێ میم نییە گرنگ نییە ئەو گەنجەش دەڵە کێشە نیە بەلای منەوە چی دەوێ باب بێ چۆن کێشە نیە دەبێت تۆ بەلاتەوە کێشە بێ ماڵێک هەژارن بەڵام سەرۆ خێزانەکە جگەرە دەچێشێت ئایا زەکاتی پێ دەشێت بڵێ مادەم هەژار بن پێی دەشێت انشاءله بەڵام لەگەڵ زکات پێدانەکە نسیحەت بکرێت کە بۆ جگەرە بەکاری نێنێ ئەکرێ زکات بکەیتە خواردن و بیدێتە هەژاران ئەگەر زکاتەکەت خواردنە گەنمە جۆیە خورمایە مێوژە بەڵێ بیدێ بە وەک خواردن بیان دێ ئایا ئەتکاف بۆ ئافرەت دروستە بەڵێ دروستە ئین ئومینەتی الفتنە کە لە فیتنا ئەمین بیت کێشە دروست نابێت جێگای تابێت خۆیان هەبێ دروستە بەڵام لەم سەردەمەدا لە وڵاتی ئێمە ناڕەحەت ئەم بابەتە براکەنم فیتنە و مەشاکل و کێشەیەک دروست دەکرێت بە لاوەچی لەوانەیە دروست بێت و زەرری زیاتر بێ لە قازانج ئەمما لە شوێنێکی وەکو مەسل حەرا مەسل نەبەوی لەوانەدا ئاساییە بەشی ئافرەتان جیایە و ئافرەتانێکی زۆر یاعتکاف دەکەن هیچ گرفتیان نییە انشاءله کێشە نییە کەسێکی بەناوبانجی ئیسلامی لە یەکێک لە کەناڵە ئاسمانیەکان وتی پێغمبەری خوا صلی الله عليه وسلم هەر بە گاڵتە فەرمووی چی بە گاڵتە فەرمووە بەو دوو سەحابانەکە ئەوانەی ئاعتیکافەکەت هەڵدەوەشێن تۆ براک نابێت ئایا بۆ ئومەتی پیامەری خوا عليه سڵ سلام بە ڕۆژوبوونی ڕۆژێک ناڕۆژێک باشترە یا دوشەم و پێنج شەمە پیامەری خوا فەرمی ئەفضل و سیام و سیام و داوت کەواتە بۆ ئێمەش باشترین شت سیامی داود دە کەسێک کە بتوانێت سیودو مسقال ئاڵتون لە دەی دوانزەی 2012 هەم بووە تا ئێستا زەکاتم لێ نەداوە ئایا بۆ یەک ساڵ چەندی زەکاتە و دەبێت زەکاتی چەند لێ دەربکرێت بەڵێ لە دەی دوانزە ئێمە لە مانجی حوتی دەی دوانزەی 2012 بۆ 2013ەوە ساڵێک نەوەتە 2014 جارێ ماوت ستایی ساڵە قەرزاریت ئی ساڵە قەرزاریت براکەم کە گەیشتی تەمانجی دوانزە ئەوە دەبێتە دوو ساڵ هی دوو ساڵ دەبێ بدەیت چەندێکی لێ دێت سی و دوو مسقال پرسیار کە سی و دوو مسقالەکە بای چەندە کە پێیان وتی بای ئەوەندە پارەیە ڕێک بە حاسیبە تەقسیمی چلیکە چەندێک دەرچوو ئەوە زەکاتی ساڵێک ئەو زەکاتی ساڵێک بەڵێ دەبێت پرسیاریش کردو بۆ فلانشتە دەبێت کە زەکاتی زەکاتەکە بدە بێگومان انشاءله دەڵێن کەسێک کاتێک ڕۆژووی سونە دەگرێت نابێ بشتێنێت وانە ئەوتە بەڵگەمان باس کرد کە پێغمەری خوا عليه ساڵ سلام شکاندوێتی ئەگەر کەسێک ڕۆژووی داود بە ڕۆژوو بێت ئەوە دەبێت سیانزە و چواردە و پازدەی مانگ ناتوانێت هەرسێکیان بگرێت چکە ڕۆژێک نا ڕۆژێکە ئەی تۆ ئەفضلترت گرتووە برام کە سیامی داود بگری تەوا لە ڕۆژووی دوشەمە و پێنجشەمە مهمترە لە سێ ڕۆژەکە مهمترە لە هەمووی مهمترە سیامی داود ئێمە لە شارەکانی ترەوە هاتوین ئایا ئەتکاف بۆ مسافر هەیە ئایا پیامبری خوارێ ساسم لە سەفەردا ئەتکافی کردووە دوو جۆر سەفرێ براکانم سەفرێک کە تۆ دەچیتە شوێنێک و دەگەڕیتەوە سەفرێکی دەچی لە شوێنێک دەمێنیتەوە سە تۆ هاتووی ماویتەتەوە لێرە تایبەت هاتووی لە مزگەوتە بمێنیتەوە مادام مقیمت لە مزگەوتە بەڵێ دروستە ئەتکاف بکەیت و و خێرت دەگا و هیچ کێشەیەکت نیە انشاء الله تعالی